نەخۆشی واتا نیاز بە ڕاکێشانی سەرنجی کەسانی دیکە. باوەڕبەخۆبوون لای کەسانێک زۆر بەرزە کە خۆیان بە باشی پەسند ئەکەن واتا لە دەروونەوە خۆیان پەسەند ئەکەن ڕێز لە مرۆڤبوونی خۆیان ئەگرن و لە توانای گەشەکردن و پێشکەوتن و سازەندەگی و نوێخوازی خۆیان چێژ وەرئەگرن لە خۆیان ڕازین ئەوانەی باوەڕبەخۆبوونی باشیان هەیە لە ناخەوە ئەوینداری خۆیانن چوون بە باشی گرنگی ئەدەن بە نیاز و هەست و تەندروستی خۆیان بەڵام ئەوانەی ئەو هەست و خۆشەویستیەیان نیە بۆ خۆیان نیازیان ئەبێ کە ئەو بۆشاییە بە کەسانی تر پڕ بکەنەوە. نەخۆشی چ ڕاست بێت و چ درۆ نیشانەی پەسەند نەکردنی خۆتە و نیازی بە پشتگیری کەسانی تر ئەو کەسەی خۆی پەسەند ئەکات و گرنگی ئەدات بە نیازە جەستەیی و دەروونیەکانی زۆر کەم نەخۆش ئەکەوێت کەسێکی وا تەنانەت بیر لە نەخۆشکەوتن و واتا نیاز بە ڕاکێشانی سرنجی کەسانی تر ناکاتەوە. کەسێک کە باوەڕی بە خۆی نییە یان لەبەر گرنگی نەدان بە خۆی نەخۆش ئەکەوێت تا سەرنجی خەڵکی بە لای خۆیدا ڕاکێشێ و یان ئەوەی خۆی ئەدات لە نەخۆشی تا بگات بە ئامانجەکەی بۆ نموونە بە ئارامی قاچی لە شتێک هەڵئەکەوێت دوسێ ڕۆژ لە خۆیەوە ئەشەلێ یان ئەوەی هەمیشە وا خۆی پیشان ئەدا کە هەڵامەتێتی وەیا لە خۆیەوە ئەڵێ سەرم ئێشێ بەڵام گرنک نیە بەڕاستی نەخۆشە یان نا کاتێک بینی لەم ڕێگەیەوە سەرنج و بەزەی کەسانی تر ڕائەکێشێ زۆر شادمان ئەبێت و ئەم ڕەفتارە هەڵئەگرێ و چاوەڕوان ئەبێ تا دوبارە نەخۆش بکەوێت و دەوروبەری زیاتر بەزەییان پێدا بێتەوە تا ئەو بۆشایەی کە لە جوێنەدانە خۆی بۆ دروست بووە پڕ بکاتەوە. کەوابوو کاتێ نەخۆش ئەکەوین ئەبێ بزانین کە بە باشی گرنگیمان نەداوە بە خۆمان و خۆشکەینیمان کردووە بەڵام بۆ ئەبێ بهێڵین جەستەمان بەو جۆرە پەیاممان بداتێ کە گرنگی بە خۆت بدە ئارام بە پشوو بدە پێش نەخۆش کەوتن ئاگاداری خۆت بە خۆتت خۆش بوێ و ڕێزی زۆر بۆ خۆت و نیازەکانت دابنێ تەنانەت کاتی نەخۆشیش دڵنەوایی خۆت بدەرەوە و تەندروستی و چاکە بۆ خۆت داوا بکە. ئەم بەشەش بە کۆتا هات.